پێم باش بوو کە زنجیرە باسێک دابمەزرێنین و بە چەند ئەڵقەیەک بە چەند خوتبەیەکی جومعە لەسەر بابەتێکی گرنگ بۆ ژیانی ئەمڕۆ و داهاتوومان بدوێین و چارەسەری گرفتەکانی ڕابردووشمان بێ ئیشاءاللە کە ئەویش بابەتی سوء الظن و گومانی خراپە کە خوای پەروەردگار لە قورئانا بانگەواز دەکا بۆ ئێمەی ئیماندار دەفەرمێ یا ایها الذین آمنو ئەی ئەو کەسانەی بڕواتان بەخوا هێناوە ئەی ئەو کەسانەی بڕواتان بەم دینی ئیسلامە هێناوە ئەی ئەو کەسانەی بڕواتان بەوە هەیە کە حەزەتی محەممەد صلی الله علیه وسلم کۆتا پێغەمبەری خوایە ئەمە بانگەوازی خوایە بۆ ئێوە با ئەمە لە ناو ڕەفتار و کردارتاندا ڕەنگ بداتەوە اجتنبوا کثیرا من الظن خۆتان بپارێزن لە زۆرێک لە گومانەکان دەتوانی بڵێ اجتنبوا کثیرا یعنی زۆر زۆر زۆر خۆتان پارێزن یا واش بخوێنەوە اجتنبوا كثيرا من الظن زۆر خۆتان پارێزن لە زۆر لە گومانەکان یعنی سەد گومان بە دڵتا هات لە سەتا نەوەت و پێنجی خۆتی لێ پارێزە بەڕاستی مەزانە بەدواداچوونی بۆ مەکە، ان بعض الظن اثم، چونکە زۆرێک لەو گومانانەی کەوا بە خەتەرەی دڵتاندا دێ، کەوا بەرامبەر بە بەرامبەرەکە دەیخوێنێەوە و ئەڵێی لەوانەیە وابێ، بەڵام ئەو ئاگای لە هیچ نییە، ئەو بەرییە لەوە، ئەو تاوانێکی نەکردووە، تۆ هەڵەی، تۆ دڵت پڕکردووە لە حقد و قین بەرامبەری، تۆ بە ناشیرینی ئاوێنەکە دەبینی، ناچی پەڕۆیەکی پاکی پێدا بینی تۆ چاویلکەکەت ڕەشە وازانی ئەو سپیە بە ڕەش دەخوێنرێتەوە ئەوە ئیثم ئەوە تاوانە ئەوە گوناهە ئەوە بەڵای لە دوایە ئەوە دەفتەری ئەعمالت ڕەش دەکاتەوە بە کۆمەڵە گوناه لە ڕۆژی قیامەتا یەخەت دەگرێ خۆتانی زۆر لێ پارێزن لە زۆرێک لە گومانەکان خوا دەفەرمێ خۆتان پارێزن خۆشەویستان با سەیری قورئان کەین وشەی اجتنبو خۆتان بپارێزن گەر قورئانتان خوێندەوە بە وردی بیخوێننەوە سەیر دەکەی ئەم وشەیە زۆر خۆت بپارێزە ئاگادار بە بە حەزەر بە ها بە جادەیەکا دەڕۆی تابلۆیەکی هاتوچۆ نووسراوە ئاگادار بە یەکسەر بە ئاگا دێیتەوە ئەمە خەتەرێک لە ڕێگادایە ئەمە مەسەلەیەک هەیە ئەم وشەی ئیجتەنیبوو لە قورئانا لەگەڵ گوناهە گەورەکاندا باس کراوە انما الخمر والمیسر والانصاب والازلام رجس من عمل الشیطان فاجتنبوه لەگەڵ گوناهی خوا دەفەرمێ عەرەق خواردنەوە قومارکردن و بەفیڕۆدانی ماڵ و سەروەت و سامانت بەهۆی قومارکردنەوە خوا دەفەرمێ بتپەرستی فاڵگرتنەوە فاڵچێتی ئەمانە عەمەلی شەیتانن فاجتنبوه خۆتانی لێ بپارێزن کەواتە لەگەڵ تاوانی عەرەق خۆری و قومارچێتی و بت پەرستی و فاڵچێتی و نوشتەی ناشەرعی خوا دەفەرمێ خۆت پارێزە ئیجتەنی بووی بەکار هێناوە ئەمجا دەفەرمێ لە شوێنێکی ترا فەجتەنی بوو ریجسە من الأوثانی وەجتەنی بوو قەول الزور خۆتان پارێزن لەوەی کە غەیری خوا دڵتان پابەند بێ بە شتێکی ترەوە پەنا بەخوای پەروەردگار تەوەکولت لەسەر غەیری خوا بێ شتێکی تر بکەی بە هاوەڵ و شەریکی پەروەردگار پەنا بە خوای پەروەردگار دەگرین خۆتان پارێزن لە قسەی درۆ لە شاهیدی درۆ لە بوختان اجتنبوا ها بۆ ئەمانە بەکار هاتووە کەواتە لەم شوێنەشدا دەفەرمێ خۆتان بپارێزن لە گومانی خراپ بە وشەی اجتنبوا بە فعل امر فەرمانمان پێ دەکا ئەو کاتە تێدەگەین تاوانی عەرەقخۆری، تاوانی قومارچێتی، تاوانی بتپەرستی، تاوانی فاڵچێتی و قاوەگرتنەوە و نوشتەنووسینی ناشەرعی لە خەڵک، تاوانی شاهیدی درۆ و بوختان هەڵبەستن بۆ خەڵک، تاوانی گومانبردنی خراپ بەرامبەر بە خەڵک هەمووی لە یەک تەرازوودایە. ئێمە جاری وا دەبینین ڕقی لە فڵان کەسە کابرا زۆر خۆی بە بەدین دەزانێ وەڵا کاکە قومارچییە وەڵا عەرەخۆرە وەڵا هاتوچۆی نادی دەکا کەسی سەیەکەی دڵی خۆی پڕ پڕە لە گومان و ڕق و قین بەرامبەر بە خەڵک دەی ئەمانە هەموو لە یەک تای تەرازوودان دەڵێ فڵان کەس قسە بۆ خەڵک هەڵدەبەستێ تۆش لە دڵەوە قسە بۆ خەڵک هەڵدەبەستی ئەم گومانی خراپە لە قورئانەوە فێربین ئەمانە زنجیرەیەک تاوانن و هەموویان بەستراون بەیەکەوە بەڵە خۆشەویستان جمعەی ڕابردوو لە ئەڵلقەی یەکەمی ئەم زنجیرە باسەدا باسی هەندێکمان کرد لەو گومانە خراپانە وتاری ئەمڕۆمان پشتیوان بەخوای تاکو تەنها تایبەت دەکەین بە گومان بردنی نێوان ژن و مێرد بۆ یەکتر نێوانی ژن و مێرد دەزگیرانەکان هاوسەرەکان بۆ یەکتر کە گومانی خراپ بەرێک بەرن لە ژیانی دنیادا دەتوانی هاوڕێیەکت هەبوو ڕەفیقێکت هەبوو گومانی خراپت پێ برد شەریکێکت هەبوو هاوبەشێکت هەبوو لە مەعامەلەدا گومانە کەوتە دڵتەوە بەرامبەری خزمێکت ناسیاوێکت کە گومان کەوتە بینەوە دەتوانی وازی لێبێنی بڵێ کاکە هاوڕێیەتی ناکەم هاتوچۆی ماڵت ناکەم شەراکەتت ناکەم بەڵام خەتەر لەوەدایە ئەی ئەگەر ئەو دوو کەسەش کە گومان لە بەینیانە ژن و مێرد بوون ئەو دوانەی کە شەو و ڕۆژ بەیەکەوەن زستان و هاوین بەیەکەوەن تەمەنێکی درێژ لەبەردەمیانایە ئەگەر بە گومانەوە بەرامبەر یەک بژین واللهی هەر ژن و مێردێک بە گومانەوە بەرامبەر یەک بژین هەموو ژیانیان دەبێ بە دۆزەخ ئەگەر لە یەک جیا دەبێ و وشەی تەڵاق ئەوەندە سامناکە، ئەوەندە عەیبدارکەرە، ئەوەندە ناڕەحەتە، ئەوەندە ماڵوێرانکەرە لەو خراپتر. لەبەر ئەوە موسڵمان پێویستە لە ئەوەڵەوە خۆبپارێزێ نەهێڵێ گومانە خراپەکە دروست بێ، نەهێڵی ئەم قومبەلەیە بکەوێتە ماڵەکەتەوە، چونکە دوایی کە فڕێ دا دەستێکی شل لەگەڵیادا قرتێ. لەبەرئەوە هەر مەهێڵە لە ئەوەڵەوە داخڵی ناو ماڵەکەت بێ گومانی خراپ بەتایبەت بۆ نێوان ژن و مێردەکان بەتایبەت ئەوانەی دەزگیراندارن تازە زەواجی کردووە سەیەکی سەد گومانی بەرامبەر یەکتر بۆ پەیدا بۆ بۆ پەیدا کراوە واللهی ئەمڕۆ ناڵم هەموو ماڵەکان وان الحمدلله زۆر خەڵکی و مشکلی لە ڕەمبێ نەبێ بەڵام هەشە بەڵام ڕەمبێ کەمیش نەبێ ئەو خێزانانەی کە لێک هەڵوەشاون لێکهەڵوەشاون بە تەڵاق یان ماونەوە لەژێر چەتری خانوویەکا بەڵام وەڵڵاهی لێکهەڵوەشاویە ژن و مێردێک کە ڕووی لەگەڵ یەکا خۆش نەبوو کە دوو قسەی خۆشی بەیەکەوە نەکرد کە گومانی هەموو دەمێ بەرامبەر یەک هەبوو کە لەژێر لێفە و بەتانیەکا بەیەکەوە نەخەوت ئەوە هەر هەڵوەشاویە ئەوەش هەر جیابوونەوەیە بەڵام بە ئاشکرا نیە لەبەر چاوی خەڵکا زۆری ئەو هەڵوەشانی خێزانە دەگەڕێتەوە بۆ گومانی خراپ، سەیر دەکەی کەسێک تەلەفۆنێکی بۆ دێ ئاوا دەست بە دوگمەیەکا دێنێ و ڕەتی ئەکاتەوە جوابی ناداتەوە، یەکسەر لەو لاوە ژنەکە گومانی بۆ دروست دەبێ ئەوە کێ بۆ ئەو تەلەفۆنەی کرد ئەوە بۆ جوابت نەدایەوە وێنای ئەوە دەکا ئەمە ئافرەتێک بێ و ئەم لەبەر ژنەکەی جوابی نەداوەتەوە لە کاتێکا لەوانەیە برا ئەمە کابرایەک بێ زۆر لە قسە دەکا تاقەتت نەبووە هەر تاقەتی قسەکردنت نەبووە هەر مێشکت هێشاوە هەر نەدویست تۆ جوابی دەیەوە هەر سەیری تەلەڤیزیۆنەکەت کردووە ئەمە پێویست بەو لێکۆڵینەوەیە ناکا. جاری وا هەیە پیاوەکە درەنگ لە ماڵەوە دەچێتە ماڵەوە، تۆزێ تەئخیر بۆ لە دایک دەکا، لە کار و کەسابەتەکەی، لە دووکان و بازاڕەکەی، یەکسەر ئەبێ ژنەکە بپرسێ بۆ درەنگ هاتیەوە، لەگەڵ کوێ بووی، بۆ کوێ چووی، بۆ ئەمڕۆ وەکو جاران زووتر نەهاتیەوە، بۆ لە جومعە زوو نەگەڕایتەوە، یەعنی ئەمانە سەیر دەکەی یەکەم جار بۆمبێکە دەچێتە ناو ئەو ماڵەوە، ئەگەر ڕێگەی پێ نەگیرا وردە وردە لێی زیاد دەکا. یان جاری وایە کەسێک خەیاڵێک دەیباتەوە ژنەکەی دوو سێ جار بان ئەو چایەت نەخواردەوە چایەکە سارد بۆوە ئەمیش لە خەیاڵێکی قوڵا یەکسەر پێڵ ئەوە لە کوێ بووی ئەوە لای کێ بووی ئەوە فکرت لای کێ بوو دەی باشە بەری خەیاڵیش ناگیرێ خەیاڵی مەعیشەتی گران نەبوونی و هەژاری ئەی لەوانەیە خەیاڵی قەبر و قیامەتێکی خۆی زەرور نیە ئەمە جا ئەمە بە پێچەوانەوە جاری وا هەیە شەر نیە هەر ژن لەگەڵ پیاوە جاری وا پیاو لەگەڵ ژنە جاری وا پیاویش لەگەڵ ژنە وە قسە لەگەڵ کێ دەکرد بۆ تەلەفۆنە دەی احتیمالی براکەی بووبێ لەوانەیە خوشکی بووبێ لەوانەیە ڕەفیقێکی کاتی خۆی کچێتی بووبێ زەرورە بزانی تۆ ئەمە کێ بۆ قسەی لەگەڵا دەکرد ئینسانێک بووە قابلە خۆ لەگەڵ هەسارەی شترا قسەی نەکردووە یان تۆزێ درەنگ چوو بۆ بازاڕ خێزانت تۆزێ درەنگ هاتەوە زەروور نییە بڵێ ئەوە بۆ ئەوەندە درەنگ هاتیەوە ئەوە بۆ ئەوەندەت پێ چوو چوویە دوکانی چییە لە کێ شتەکەت کڕی ئەمە سەرەتایەکە ئەم ڤایرۆسە دێتە ناو ئەم خێزانەوە مەهێڵە لە ئەوەڵەوە ڕێگەی پێ مەدە کە هاتە ناوەوە یان بە تەڵاق یان بەوەی کە دەژی بەڵام ناژی ژیانت هەیە بەڵام بەژان دەیبەیتە سەر جا جۆرەکانی گومان بردن گومانێک هەیە خراپ نییە گومانێک هەیە غیرەیەک هەیە پێ مسلمانە هەبێ ئەویش ئەوەیە کەسێ خێزانەکەی بە ڕوت و قوتی ئەچێتە دەرەوە قۆڵی ڕوتە سەری ڕوتە قاچی ڕوتە پێویستە پێی بڵێ بڵێ ئەمە فەرمانی خوای پەروەردگارە جوان نییە من دڵم لە تۆ پیس نییە بەڵام ئەمە ئەمری خوای ڕب العالمینە کە تۆ بە داپۆشراوی خێزانەکەم دەستگیرانەکەم بچیتە دەرەوە ئەمە دڵپیسی پێ ناوترێ یان ژنێک ئەبینێ پیاوەکەی لە تەلەفیزۆنە لە کەناڵەکانی سەتەلایتە لە ئەنتەرنێتە بە سەیر کەناڵێکی خراپ دەکا هیچ خراپیەک نییە ژنەکەی ئامۆژگاری بکە وڵا پیاوەک ئەمە لە تۆ ناوەشێتەوە ئەگەر زەردەمانێکیش ئەمە ڕۆیشت بێ ئێستا تۆ هاوسەری ژیانت هەیە با واز لەوە بێنین بەڵام بە زمانی نەرم بە تێگەیشتنی جوان بۆی ڕوون بکاتەوە حیجاب تاجی زێڕینە بۆ هەموو سەرێک ناشێ بۆ سەری ئافرەتی ئیماندار خوای گەورە دایناوە بە زمانی شیرین نەک بە لیسکاری نەک بە جوێنی ناشرین ئەویش بۆ پیاوەکەی بە هەمان شێوە پێغمبەری خوا صلی الله علیه و سلم دایکی ایمانداران ام سلمە بۆمان دەژێڕێتەوە دەفەرمێ خۆشەویست دانیشتبوو بە تەمای فەتحی شاری طائف بووین سەرکردە سەربازەکان کۆببوونەوە سوپایەکی زۆر کۆبووەوە لە ناو شاری مەدینە خۆشەویستی خوا لە ماڵ بوو لە ژوورەکەی منا بوو لە ژووری ئوم سەلەمەدا دەفەرمێ پیاوێک هات یەکێ لە سەربازانی ئیسلامیش بوو بەس تەبیعەتی وابوو مخەنەث بوو واتە ژنانی بوو حەزی بەو مەجلیسانە دەکرد کە ژنی تێدایە وەکو ژنان قسەی دەکرد وەکو ژنان ڕەفتاری دەکرد ئەڵێ هات بە یەکێ لە سەرکردە سەربازیەکانی وت وتی فڵان کەس ئەگەر بەیانی فەتحی تایف کرا ماڵێکی لێیە من زۆر هاتوچۆی ماڵیانم کردەوە بەهۆی بازرگانی و کڕین و فرۆشتنەوە چوومە ماڵیان ناوی غەیلانە کچێکی هەیە سمتی وایە و ڕانی وایە و ئەوەی ئەوایە یعنی لە حەدیسەکە وا باس دەکا باسی عەورەتی دەکا کە چۆنە پیامبر اسلام کە ئەم قسانەی گوێ لێ بوو زۆر پێی تێکچوو زۆر ناڕەحەت بوو فەمووی لا يدخل هؤلاء عليكم مەهێڵن ئەم پیاوە و ئەم سالی ئەوانە بێتە ناو ماڵتانەوە مەهێڵن ئەمانە کە لە سنوور تێپەڕی باسی کچی خەڵکی کرد باسی عەورەتی خەڵکی کرد مەهێڵن ئەمانە مخەنەسن ئەمانە ژنانین ئەوانە سیفەتی بەشەریان تێک چووە لەبەرەوە مەهێڵن داخڵی ماڵتان بێ لەبەرەوە کاتێ جاری وا ژنێک هات و چۆی ماڵەکەت دەکا گومانی خراپ نییە پیاوێک بە ژنەکەی بڵێ وەڵڵاهی ئەم ئافرەتە ڕەم بێ بۆ ئێمە نەگونجێ زمانی خراپە دڵی خراپە ڕەوشتی باش نییە با تووشی بوختانێکیش نەبینی با تووشی بەڵایەکمان نەکا یان ژنێک بە پیاوەکەی بڵێ وەڵڵای ئەو پیاوەی کە تۆ ڕەفاقەتی دەکەی لەناو خەڵکا پیاوێکی بەڕێز نییە گومانی لەسەرە خەڵک قسەی بۆ دەکا با ئێمەش بە ئاگری ئەوەوە نەسووتێین خۆتی دوورە لێ پەرێز بگرە ئەمە خراپ نییە ئەمە دەڵێی با ئەم نەخۆشییە نەیە با خۆمان ڕێگەی لێ بگرین و دواتر با ئەوەندەی بە چارەسەرەوە ئاسانەکە هەڵبژێرین بە عیلاجەکەەوە خۆمان ماندوو نەکەین بەڵام گومانی دووەم ئێرەیی دووەم دڵپیسی لە ڕادەبەدەرە ئەویش ئەوەیە ژنێک ئاوا پەردەی پەنجەرەکەی لا کردەوە یەکسەر ژنە مێردەکەی وا بزانێت ئەمە دەبێت بۆ شێروانی بێ ئەمە زۆر خراپە چوو بۆ بازار ئەبێ وەکو عەرزم کردم بزان لە دوکانی چێشتی کڕیوە لەگەڵ سارەی چیا سەرکەوتووە کێ بوو ئەو کەسە سەیری تەلەفیزۆن هەیە تەوە سەیری تەلەفیزۆنی کردووە ئەگەر ئافرەتێک هەواڵەکەی خوێن بێتەوانە کوێتی بیگۆڕەوە سەیری ئافرەتە دەکەی بابە ئەو بێژەری هەواڵە من گوێم لە شتێک گرتووە یان جاری وایە ژنێک فەقیرە سەیری کردوە پیاوێک دکتۆرێک مامۆستایەک بەرنامەیەک پێشکەش دەکا گووشم مێردەکەی گومانی خراپی بردوە ئەوە جواب بۆ سەیری دەکەی ئاواوایی بۆ سەردا ناخەی ئێ دەی سەی تەلەفی خۆ سەیری ڕادیۆ ناکا ئەوە سەیری تەلەفیزۆن دەکا ئەبێ وێنەکەشی ببینێ یان نابێ هەد بێ لەبەر ئەوە لەم حاڵەتاندا ئەمە دەبێتە جۆرێک نەخۆشی جار بە جار ئەم برینە ئەم لووە لە ناو دڵ و دەرونا زیاد دەکا و بۆگەن دەکا و دەبێتە مادەیەکی سەڕەتانی بەسەراتی عەرزی جەنابتان دەکەم کە لە دەی یانزەی دوو هەزار و نۆ دا لە دادگای کەرکوک تۆمار کراوە ئەمە لە هەرێمی کوردستاندا چونکە ئەمە کەرکوک ئی خۆمانە کوردستانە بە پارێزگایەکی ئەم کوردستانە و شوێنێکی گرنگی ستراتیژی هەرێمی کوردستان و حکومەتی کوردی کوردستان دادەندرێ لە شاری کوردی کوردستانی خۆماندا لە شاری کەرکوکدا لە دە ی یانزەی دوو هەزار و نۆ دا لە بەردەمی دادوەرا ژنێک سکاڵای حاڵی خۆی دەکا کە مێردەکەی بە ناحەق کوژراوە. با گوێ بۆ ئەم دۆسیەی دادگایە بگرین کە گومانی خراپ چۆن خەڵکێک لە ناو دەبا. ئەم ژنە دەڵێ من لەگەڵ مێردەکەما کۆمەڵێ مناڵی سەروپێچکەمان هەبوو. ژیانمان بە کولەمەرگی و ناڕەحەتی دەست پێ کرد. پیاوێکی زۆر موسڵمان بە ئەخلاق و بە ڕەوشت دەست پاک حەڵاڵ خۆر ئەیویست دەیگو با ئەم منداڵانە بە حەڵاڵی پێ بگەیەنین زۆر جار مناڵەکانمان بە گریانەوە دەچون بۆ مەکتەب چونکە پارەمان نەبوو زۆر جار دەهاتنەوە داوای شتیان دەکرد کوڕ و کچەکانمان هیچمان نەبوو کۆمەڵە خزم دەستگیرۆیان کردین سارێکی شڕە توێتایەکی کڕی لە لای دوکانداری بەڕێزی وەکو جەنابیشتان ئەهلی سیقە متمانەیان پێ هەبوو شتیان دەدایە ئەویش دەچوو لە کۆڵانەکان دەیفرۆشت هەموو شتێکی سواری توێتاکەی دەکرد هەر لە زەخیرە و خۆراکی ماڵەوە تا پێداویستی قاپ و مەنجەڵ و ئەو شتانەی کە ئافرەت حەزی لێیەتی و دەیکڕێ کۆڵان بە کۆڵان دەگەڕا دەفتەری هەبوو زۆربەی شتەکان بە قازانجێکی کەم دەیفرۆشت دەیگوت با ڕۆژانە شتێکمان دەست کەوێ و ئەم مناڵانەی بەسەر بەرزی پێ بەخێو کەم بەڵکو لە پەنایەکیشەوە سارەکەش بێتە هی خۆمان و بتوانم قەرزی ئەو خزمانەش دەفع کەم ئەڵێ ئەو پیاوە بەو دڵە سافەوە کاسپی دەکرد لە کۆڵانەکاندا مەعمیلی ئافرەتی هەبوو کە هەر جارە شتێکی بۆ دەبردن ئەڵێ ڕۆژێکیان هەر ئەوەندەم زانی کۆمەڵێ چەکدار سێ چوار چەکدار گەیشتنە سەرمان بۆ ماڵەوە هاتن و پەلبەستی مێردەکەیان کرد و بردیان ئافرەتەش زۆر بە ژیرانە دەبەریان دەپاڕێتەوە ئەڵێن نا کەسێ تەحەدا لە ناموسی خەڵک بکا ئەبێ سزاکەی وەرگرێ ئەڵێ بۆ خاتری خوا ئەوە هاوسەری منە واللهی تا ئێستا باوەڕ ناکەم دەستی بە دەستی ئافرەتێک کەوتووە دەست نوێژی بە نامەحرەمی لێی شکابێ وازی لێ بێنن ئەیبەن ئەویش ژمارەی سارەکە و تۆمار دەکا ڕەقەمی سارەکە لای خۆی دەگرێت کە کێ بوو ئەم پیاوەیان فڕاند و بردیان لە شاری کەرکووکە دواتر لە بەردمی دادوەرە ئەڵێ دواتر بۆمان معلوم بوو مێردەکەیان کوشتەوە لە دەرەوەی شار فڕیان داوە مێردەکەی ئەدۆزێتەوە بە کوژراوی. کێ کوشتی؟ ڕەقەمی ئەو سەیارە لە ڕێی پۆلیسی هاتوچۆوە دەگیرێ. ئەمە هی کێیە ئەم سەیارە؟ ئەوە هی فڵان مەسئول و بەرپرسی فەرماندەییەکە، ئەفسەرێکی پلە باڵایە ئەم پیاوەی فڕاندووە و بە چەکدارەکانی کوشتوویەتی. ئەویش دەگیرێ. ئەمری قەبزی لەلایەن حاکمەوە بۆ دەردەکرێ. بۆ کوشتت ئەمە؟ ئەویش با بزانین بۆ کوشتی ئەم پیاوەی بۆ کوشت ئەڵێ من لە ماڵەوە دانیشتبووم نەچووبووم بۆ دەوام جەرەسێک هات بۆ موبایلی خێزانەکەم کە من لە مەتبەخا خەریکی ئیش و کار بوو کوڕەکەم جوابی موبایلەکەی دایکی دایەوە وتی بەڵێ ئەویش وتی دایکت لەوێ وتێتی دیارە لەوێ نییە وتێتی باشە دواتر قسەی لەگەڵا دەکەم ئەڵێ باوکەکە لە کوڕەکەی پرسی ئەوە چێ بوو وتی وڵا پیاوێک بوو باوکە وتی وتی چێم وتی وڵا من معمیلی وتم چێی کێی تەلەفۆن دەکەی بۆ دایکم وتی وەڵا مەعمیلی دایکتم ئەها مەعمیلی دایکتم ئەم وشەیە تۆ ما دەتوانی چەند مەعنایەکی لێ بدەیەوە توانی هیچ مەعناشی لێ نەدەیەوە وتی وەڵا مەعمیلی دایکتم ئەویش دەچێ بە پرس ژنەکەی ڕاکێشێ ئەڵێ مەعمیلیشت هەیە هەی تاوانبار من سنگ بە گولەوە دەنێم لە پێناوی ژیانی تۆ و مناڵەکانا تۆش مەعمیلت هەیە تەلەفۆنت بۆ دەکرێ وەت زانیوە ئەمڕۆ ڕۆک و ڕۆژان ئەچمە دەرەوە ئەڵێ بۆ خاتری خوا تۆ سەبر بگرە مەعمیلی چییە و کابرای شت فرۆش نەبێ ئەڵێ بە ناوی شت فرۆشتنیشەوە کابرای دێ بۆ ماڵەوە بۆی گومانی لێ نەکەی کابرا ئافرەتە ڕای سپاردووە مەنجەڵی دراوسێ کڕیوێتی بۆ کوێتێکە لەوە دەستت کەوت تاقمێکیش بۆ من بکڕە ئەویش داماوە تەلەفۆنی بۆ کردووە دەستم کەوتووە شتەکەت بۆ بێنم یان نا یان سعرەکەی ئەوەندەیە تۆ ئەوەندەی پێ ئەدەی من لەو دوکانە بۆت بێنم و نەیبەمەوە لەو بەینەیە سەیری گومانی خراپ کابرا هەر دەماچە هەڵدەکێشێ و دوو فیشەک بە سەری ژنەکەیەوە دەنێ لەناو متبەقەکەیە درێژیەکا و دواتر دەڵێ ئەو ژمارەیە بدۆزنەوە لەڕێی پەیوەندیەکانی تۆڕی ئاسیا سیاڵەوە، ژمارەی کابرا بەرپرسە، پێی دەڵێن فڵان کەسە، ماڵەکەی ئەدۆزێتەوانێ و بە چەکدارەکانی دەڵێت بیێننە دەرەوە، دواتر بیبەن لە دەرەوەی شار بیکوژن و فڕێیدەن. ئەمجا دادگا حوکمی زیندانی هەتاهەتایی بەسەر کابرای ئەمرکەر و ژنکوژ و ئەوانەش کە یارمەتیان دا چەکدارەکانی، دوو ماڵ لێک هەڵوەشا. ژنە ڵە من مێردەکەم بە ناحەق تێدا چوو بە هیچ و خۆڕایی ڕاستە ڕەنگە وشەکەی ئەمیش زۆر بە سادەی وتوێتی مەعمیلی دایکتم هیچ خراپەیەکی تێدا نەبینیوە لەبەر ئەوە سەیری کە ئەم نەخۆشیە خراپە ئەی باشە ئەم پیاوە نابێ سەبر بکە نابێ ورد بێتەوە ئەم گومانە خراپانەن کە شەرع فەرمووی ئیجتەنیبو کەثیرا من الظن نەسی قورئانە فەرموودەی کەلامی رب العالمینە زۆر خۆت پارێزە زۆر بە حەزەر بە کە وشەیەک هاتە بەر گوێت خێرا گومانی خراپ مەخوێنەوە هەوڵ بدە مەعنا جوانەکانی بخوێنەوە، لەسەر خۆ و هێمنانە شی بکەوە. چارەسەر بۆ گومانی بەینی خێزانەکان یەکەم ئەوەیە بزانە هیچ بەشەرێک بێ کەموکووڕی نییە. هەر کەموکووڕێکت لە خێزانا بینی جا ژن لە پیاو یان پیاو لە ژن فەرق ناکا. یەکسەر بزانە تۆش خاوەنی کەموکووڕی. وا مە گومان مەبە کە ئەمە لە گومانە خراپەکان و بەدڕەوشتەکانە پەنا بەخوا. خۆشەویستی خوا نەهی لێکردین، دەیفەرموو ئەی هاوەڵەکانم، ئەگەر یەکێ لە ئێوە چووبووە سەفەر، چەند شەوێکی پێ چوو، ماوەیەکی پێ چوو، گە گەیشتەوە شارەکەی خۆی، ئەگەر شەو بوو با خۆ نەکا بە ماڵدا، با بڕوا لە مزگەوت بخەوێ، با بڕوا لە شوێنێکا بخەوێ، خۆی بخافڵێنێ، با ڕاستەوخۆ دەرگای ماڵەکەی خۆی نەکاتەوە، خۆ ماڵی خۆتە، کلیلت پێیە، کەس ڕێت لێ ناگرێ، فەرمووی نەوەکو ئەمە ببێتە سەرەتای گومانێک ژنەکەی بڵێ وەڵا مێردەکەم هاتۆتەوە بزانە داخۆ لەو کاتە کێ لە ماڵمانە، با ئەم گومانە دروست نەبێ بەدووی هەڵی یان نەوەک شەیتان گومانت پێ بڵێ بڵێ با ژنەکەم تاقی کەمەوە بزانم داخۆ لەم کاتەیە کە شکی من نابا بچمەوە ماڵەوە داخۆ کەسی لێ نییە فەرمووی ئەگەر شەیتان ئەو گومانەی بەدڵا هێنای بڕۆ لە مزگەوت بخەوە بڕۆ لە وتێلێ بخەوە لە شوێنێک بخەوە بەڵام مەچۆ ماڵەوە هەتا دنیا ڕووناک دەبێتەوە بۆ سەردەمی ئەمڕۆ واجبە کە لە سەفەرێک گەڕایتەوە چەند کیلۆمەترێکت مابوو تەلەفۆن بکە بۆ خێزانت بڵێ وا بەڕێوەم بە ئیشەڵڵا بە سەلامەتی بە ئیزنی خوا گەرو نیو سەعاتێ سەعاتێش کە دەگەمە ماڵەوە ئەمە ژنەکە دڵنیا دەکا بڵێ ئەم پیاوە چەند متمانەی بە منە دڵنیایە لەوەی کە من چەند پاکم کە قەت بە بێ بوونی ئەو پیاوێکی بێگانە و خراپ لەم ماڵەدا بوونی نییە یان ژنێک گەڕایەوە بۆ ماڵەوە لە شوێنێکەوە بڵێ پیاوەکە وا بە ڕێگاوم هاتمەوە بۆ ماڵەوە ئەمە ئەم ئەم متمانەیە دەگێڕێتەوە بە دوی موبایلەکە مەگەڕێ زەرور نییە ژنێک موبایلی هەیە پیاوەکەی بزانێت دا دوا ژمارە ئەمە چێیە ئەم ژنە خۆ پیاو نیە ناوەکەت بەو ژنە تۆمار کردووە نا ئەمانە نەبێ بە دووی موبایلیا مەگەڕێ سەیری دەفتەر و کتێبی مەکە ئەوانە حەتتا ئەگە خێزانی خۆشت بێ کۆمەڵە تایبەتمەندی هەیە دەستگیران داری چەند دەستگیران لەوەت یەکجیابوونەوە توێتی سەیری موبایلی دەستگیرانەکەی کردو توێتی ئەو کوڕە کێیە وەڵا ئەو کوڕی پورمە ئەی ئەو کوڕی کێیە ئەوە خا کوڕی خاڵمە ئەی ئەوە کێ ئەوە ڕەفیقی مەکتەبم بووە یەکسەر گومان دروست بۆ توێتی کاڵێ گومانم لێ دەکەی قسەیەک لەوە قسەیەک لەو باوەڕکە نەیگواستۆتەوە ژنەکەی تەڵاق داوەتەوە دەستگیرانی ها چاو لێ ئەوە ئەو هەموو ئەوانە کۆمەڵک تایبەت مەندین ئەگەر ژنی و مێردی یەکتر بن ئەگەر دەستگیران داری یەکتر بیژمن مەچۆ ناو پیاوەندە فەمە بەدووی دا مەگەڕێ بەدووی هەڵ بەدوویا مەگەڕێ کە هیچ نیە و دروستی مەکە کە هیچ نیە لە خۆتەوە شت دروست مەکە سێم ژن و پیاو با بەبێ پرسی یەکتر هیچ مەکەن قەت بەبێ پرسی هاوسەرەکەت خوشکی بەڕێزم کە گوێت لە دەنگمانە و دواتر دەنگمان دەبیستی بەبێ پرسی مێردەکەت مەچۆ بۆ ماڵی کەس شتێک مەدە بە کەس شتێک لە کەس وەرمەگرە مەعامەلەیەک مەکە پیاویش بە هەمان شێوە تۆش قەیچەکە هیچ عیب نییە بە ژنەکەت بڵێ لەگەڵ فڵان کەسا مەعامەلەم هەیە لەگەڵ فڵان کەسا دەڕۆم بۆ فڵان شوێن ئەمە کەموکوڕی نییە ئەوە دووبارە متمانەتان بە یەکتر زیاد دەکا ئەزانیت چەند بەڵا لەو شەوانە ڕوویداوە؟ ئەمەش بەسەراتێکە لە پارێزگای سلێمانی ڕوویداوە، یەکێ لە مامۆستا بەڕێزەکان لەگەڵ خێزانیا دوای تەعین بوونی نەقڵی دێیەک دەکرێ لە نزیکی شاری سلێمانی. ئەو مامۆستا بەڕێزە بۆ مامۆستایەکی ڕۆشنبیری گێڕاوەتەوەیش لە یەکێ لە کتێبەکانیا تۆماری کردووە کە من عەرزی جەنابتانی دەکەم دەرس و عیبرەتی لێ وەردەگیرێ. ئەڵێ بە مامۆستایەتی لەگەڵ خێزانمان مناڵمان نەبوو چووینە دێیەک. وەزعی ژیانیشمان باش بوو. ئافرەتێک کە دراوسێی ئەو خانووە بوو کە ئێمە چووبووینە ناویەوە، زۆر هاتوچۆی دەکردین، زۆر خزمەتی دەکردین، زۆر دڵسۆزی بۆ دەنواندین، بەڵام ناڕاستەوخۆ بە ئاماژە خەڵک بە منیان دەوت مەهێڵن فڵان ئافرەتە زۆر هاتوچۆتان بکا، زۆر لێی نزیک مەبنەوە بەو ڕادەی کە هەموو شتێکتان تێکەڵاوە. ئەڵێ ڕۆژێکیان ئێمە لەگەڵ خێزانما یەک عادەتمان هەبوو هیچ شتێکمان بە بێ پرسی یەکتر نەدەکرد لە دەستگیرانداریەوە بڕیارمان دابوو هیچی شارانەمان لا یەکتر نەبێ ڕۆژێ خێزانم پێی وتم وتی وەڵڵی فڵان کەس خۆ سوێندی دام بەڵام من بڕیارم داوە هیچ لە تۆ نەشارمەوە وتم فەرموو قسە بکە وتی پێی وتم برایەکم ژن دێنێ لەناو شاری سلێمانیە ئێمەش دەستکورت و هەژارین خێرت دەگا یارمەتیەکی گەورەیە تۆ ئاڵتونت هەیە ملیوانکەت هەیە شەش تاک بازنت هەیە شتت هەیە بۆ ئەمانەم نادەیتێ هەروا هەفتەیەک دوای بگواستنەوە ئەوانە پێوەی بێ دوای بۆتان دێنمەوە ئەجرێکی گەورەت دەگاتێ زۆر قسەی بۆ کردووم ئەوش زۆر چاکەی هەیە بەسەرمانە وەکو هاتوینە ئەم دەیە زۆر یارمەتی داوین ئەڵی چی بەڵام وتوێتی ئەبێ سوێندم بۆ بخۆی لای مێردەکەش دەنگ نەکەی نابێ هیچ بەشەرێک لێت بیستێ بۆی ئەو ماڵە پێمان نەزان کێمە ئاڵتونی خەڵکمان بردو هەتا شتەکە تۆزە کۆن دەبێ نابێ ئەبێ سوێند خۆی بمێردەکەشم نەزانێ هەرچەند ناچاری کردم سوێندم خوای بەڵام من کەفارەتی سوێندەکە دەدەم بەڵام ناتوانم ئەم شتە لە تۆ بشارمەوە هاوسەری ژیانم ئەڵێ منیش پێم وت قەی ناکە قەی ناکە چاکەی بە سەرمانەوە هەبوو و ئەمەش فرسەتێکە چی ئەڵە براکەشی دەستکرد نییە ئەم ئاڵتونانەی تۆش خۆ هەر لە سندوقا داندراون ساڵی جارێکش بە خۆیان داناکەی بیدەیە و با یارمەتیەک بێ لە لای ئەڵێت ئاڵتونەکانی دایە هەفتەیەک ڕۆی دوو هەفتە ڕۆی مانگێک ڕۆی دوو مانگ ڕۆی ئاڵتون هەر نەهاتەوە ئەڵێ یەک دوو جار پێمان وت وتی بەخوا شایەکەی دواخراوە شایەکەی دواخراوە هێشتا جاوید ئەنجا گواستوێتەوە هێشتا میوانیان ماوە دەستی دەستی پێدەکردین ڕۆژێ لە دەوام گەڕامەوە خێزانم دوو لە ڕوتان دەڕشایەوە دەستی بەسکیەوە گرت بۆ حاڵەتێکی زۆر خراپێ وتی بە پەلە سارێک بێنە بمگەێنە خەسخانە وتم چی بووە وتی ماڵی فڵان کەس ئەو ئافرەتەخ وتوێتی شفتەمان کردو شفتەی بۆ هێناوم هەر بە حاڵ حەزم لێی بوو لە تەشفتەیەکم خواردووە ئیتر خەریکە چاوم دەرەپەڕێ هەموو لەشم کەوتە حەرەکەت و ناوسکم ئازاری هەیە خێرا فریام کەوە ئەڵێ بینیم کۆمەڵە هێلکە لەوێ داندرابوو سێ چوار هێلکەی شکاویش تێدا بوو وتی ئەوڵا ئەو هێلکانەشی هێناوە وتیوتی بۆ مامۆسا و بۆ خۆت بیان کەن بە هێلکەوڕۆن هێلکەکان شکاون بەڵام بۆ هێلکەوڕۆن دەست دەدەن با خەسار نەبن لە دەستم کەوتوونە خوارەوە ئەڵێ یەکسەر گومانم بۆ پەیدا بوو گوتم شفتەکان لەوێ ماون وتی ئەرەوەڵا ئەوەتان هەر بە حاڵ لەتێکم خواردبوو ئەوەش هێلکەکانن ئەڵێ خێزانم گەیاندە خەستخانە و هەر لەو مختبەرەیە فەحسم کردن خراپترین جۆری ژەهری تێکردبوو بە حسابی خۆی من ئاگام لەوە نییە ئاڵتونەکانی خێزانم لای ئەوە چونکە ئەو سوێندی بە حساب بۆ خواردووە کە لای کەس دەنگی نەکردووە ویستویەتی لەو ڕێگەیەوە ژەهر خواردوومان کە کەسیش گومانی بۆ ئەوە نەچێ ئەم شفتەیە لە ماڵی شێوە بهات لەو پێناوەدا ئاڵتونەکان بفەوتێ چاوت لێیە ئەگەر بێتو ئەم ژنە ژیرانە بیری نەکردایەوە لە لای مێردەکەی ئەمەی نەوتایە ژیانیان تێدا دەچوو و ئاڵتونەکانیشیان دەڕۆیشت و لەوانەیە خەڵکێکی بێتاوانیش تۆمەتبار بکرایە لەبەرەوە هەوڵ بدەن ژن و پیاوەکان دەست گیرانەکان هیچ شتێک لە یەکتری نەشارنەوە چوارەم ڕێگا و بەربەست بۆ ئەوەی کە ئەو گومانە خراپە ڕوو لە خێزانەکان نەکا ئەبێت گوێ لە قسەی خەڵک نەگرن زۆر جار کچێک شوو دەکا دڵێکی گەلێ پاکی هەیە کۆمەڵێ حەز و ئارەزووی هەیە بە هیوا و ئاواتەوە بۆ ڕۆژێ دەستگیرانی هەبێ حەڵاڵی خۆی هەبێ دەست بخاتە ناو دەستی لە ناو ماڵ و حاڵی خوای خۆی ببینێتەوە بە ئەو پەڕی کۆمەڵێ ئاوات و خەون و خولیای جوانەوە دەژی هەرچی خراپە بێ ئەم کچە لە دڵیانە فەقیرە کوڕەکەش بە هەمان شێوە کەچی لەو لاوە کە بوو بە خاوەن دەستگیران لەلایەن جاری وایە لەلایەن دایکیەوە لەگەڵ ڕێزمدا جاری وایە خاڵۆش نی جاری وایە ئامۆژ نی جاری وایە پوری جاری وایە براژنی جاری وایە ئافرەتێکی دانیشتووی بەر دەرگا کە هەموو لەشی بۆ خۆی گومانە بەداخەوەم ئەوە هاوین هاتووە ناتوانی بەڵی پیاوان مەحروم بووی سێ کۆڵان دەکەی نازانی بە کوێدا بڕۆی ئەم بەرەو بەر مەفرەزەی ژن گرتوویەتی ئەی ئەو حەوشە گەورە، ئەی ئەو ژوورە شەش بە چوارە پڕ لە سپلیت و تەلەفیزۆنە، باشە ئەمە بۆ چی باشە؟ ئەی مەعقولە تۆ لەو گەرما لە سەر جادە شت بخۆی؟ وەڵڵەهی ناڕەوایە. چۆن بۆت دەخورێ؟ چۆن لە ڕووی تەندروستییەوە تەبیعەتت دەیبا؟ لەبەرئەوە ئێمە دەبێ پێش بکەوین. کۆمەڵە ڕەفتارێ بەڕێزان، وەڵڵەهی جومعە و جەماعەت یەعنی بە ئاگاهێنانەوە و وازهێنان لە ڕەفتارە خراپەکان. جاری وایە ئەم دەست گیراندارە ئەڵقەی لە دەستایە وەڵا شوت کردوە بەڵێ یەکسەر کۆمەڵێ شتی بۆ دروست دەکا ئامان ئاگات لە دەست گیرانت بێ پیاو بە قایان نییە کاتی خۆی جاری وا داشی ئەوەندە لەگەڵ باوشیا گومانی خراپیان لە بینا هەبووە خاڵۆژنی لەگەڵ خاڵیە ئامۆژی لەگەڵ مامیە ژنی بەر دەرگا لەگەڵ مێردەکەیە هەموو دڵی پڕە لە گومان ئەڵێ بەقا بە دەستگیرانن نەکەی بەقای بێ نازم قسەیەکەیە لە کوردەواری ئەڵێن سێبەری بەرد و بەقای مێرد مێرد بەقای نیە چۆن سێبەری بەرد بەقای نیە ئەم فەقیرە کچە دڵی بۆ دەکاتەوە دڵی پڕ دەکات لە گوماڵ سەیری مۆبایلەکەی کە بزانە پەیوەندی لەگەڵ کەسی کە نەبووە پێشتر کەسی خۆش نەویستووە نەیەڵی زۆر سەردانی ماڵی باوکی بکات نەیەڵی زۆر سەردانی خوشکی بکات دەڵێن خوشکەکانی خراپن قسەی خراپی بۆ دەکەن یەک ئینسانیش دڵ پارچەیە گۆشتە ئەگەر زۆر وریانەبی ژەهراوی دەبێ هەموو ئەو گومانانەی تێدا تۆمار دەکرێت ئەم دەستگیرانە جاری و ڕۆژی دوم دەستگیرانی دەبینە سیرەکە کۆمەڵە ڕفتاری گۆڕاوە ئەم قسانە تەسیری تێکردووە ئەم قسە خراپانە تەئسیری تێکردووە وای لێکردووە دڵی پڕ کردووە لە گومان بەرامبەر بە بە مێردەکەی ئەڵێ نەهێڵی دەوڵەمەند بێ ئاڵتونی زۆری پێ بکا نەوەک ڕۆژێ لە جیا ببنەوە ئاڵتونەکان فریات دەکەوێ ئەم فەقیرە بەتەمایە باڵقەیەک شووی پێ بکا ئەڵێت بەهانەی پێ بگرە کورە مێرد پیاو دەوڵەمەند بێ ژنی دووەم دێنێ نەهێڵی ئەوەندە دەوڵەمەند بێ لە خۆی زیاد بێ ئەها سەیریکە ئەمە ئەمە ئەم گومانە خراپ بنانە ئەمجا بە پێچەوانەوە جاری وایە کوڕەکە قسەی خراپی بۆ دەکرێ ئەڵێ ژن سیقەی نییە ژن متمانەی نییە ژن پرسی پێ بکەو بە قسەی مەکە چەند ژن هەبوو خیانەتی لە هاوسەرەکەی کرد ئەم ئەم گومانە خراپانە دەخرێتە دڵی ئەم کوڕەوە زۆر ڕوومە لە دەستگیرانت زۆر مەیەڵە هاتوچۆی ئەگەر گواستەوە بچێتە ماڵی باوکی مەیەڵە هاتوچۆی خوشکەکانی ماڵی براکانی بکە لەوانەیە براژنەکانی قسەی بۆ بکەن کوڕەی داماو سەد و هەشتا پلە وەردەگەڕێ بە جارێکیکەدا سەیرەکە ئەم کچە هیچ لە خۆیا شک نابا ئەم بەرامبەری گۆڕاوە مراقبەی موبایلەکەی بکە بزان لەگەڵ کێیا قسە دەکا زۆر بەری بەڕەڵڵا مەکە مەیەڵە زۆر بڕوا یعنی بە ناحەق و ناڕەوا ئەزان ئەو کەسانە چەند خراپن پێغەمبەری خوا صلی الله دەفەرمێ من ضا ملعون من ضار مسلما ئەو مکر به ملعونە نەفرەتی خوای لێ بێت نەعلەتی خوا لەو کەسە بێت کە زەرەر بە موسڵمان دەگەیەنێ یان فێڵی لێ دەکا و دەیخەڵەتێنێ و گومانی خراپ دەخاتە دڵیەوە ئەبێ ئەو کەسانە تۆبە بکەن ئەنیان نەعلەتی خوایان لێ بێت نەعلەتی خوا لەو کەسە بێت کە گومان دەخاتە بینی ژن و مێردێکی پاکەوە دەستگیرانێکی پاک و دڵسافەوە ئەویش بە نەزانی خۆی وەری دەگرێ ئەبێ دەستگیراندارەکان ژن و مێردەکان خۆشەویستان لەوە ژیرتر بن وەڵاهی ئەوانە دوژمنتانن هەر کەسێ قسەی ئاوای بۆ کردی بڵێ بوەستە بوەستە مافی ئەوەت نییە تەداخولی ژیانی هاوسەری من بکەیت هیچ کەسێ بەقەدەر ژنەکەی تۆ لە خۆتن نزیک نییە هیچ کەسێ بەقەدەر ئەویش دڵسۆزن نییە بۆ ژنیش بەڕێزەکەم خوشکی ئازیزم واللهی هیچ کەسێ بەقەدەر مێردەکەی دڵسۆزی مێردەکە دڵسۆزی تۆ نییە لێت نزیک نییە مەحرەمت نییە تخوا ئەوەی کە ژن و پیاو لای یەکتر دەتوانن بیڵێن لای براکەی و باوکی دەتوانێت بیڵێ لای خوشک و دایکی دەتوانێت بیڵێ نەبەخوا لەبەرئەوە قەت ئەو مەگۆڕەوە بە خەڵکی تر وا مەزانە ئەوە دڵسۆستە ئەوە ئەوە ئەیەوێت لە ناوت بەرێ هەر یەکسەر بڵێ بوەستە لەم شوێنەدا ناهێڵم مافی ئەوەت نییە تەداخولی ژیانی هاوسەری من بکەی باشە معقولە تۆ دڵت قبول دەکا خەڵک پاروێکت بۆ بجوێ لە دەمی خۆیان شلی بکاتەوە بیجوێ ئەمجا بیخاتە دەمی تۆ کە بەخوا کەسمان پاروێکی دەمی کەس ناخۆین دەی مەعقولە خەڵک لەجیاتی تۆ بیر بکاتەوە بڕیارت بۆ بدا چۆن ناهێڵی کەس پارووی دەمی خۆی بخاتە دەمی تۆوە عەقڵت نەهێڵێ کەس لەجیاتی تۆ بڕیاری خێزانی بدا تۆ خۆت ژیری تۆ خاوەنی عەقڵی ئەگەر ژیر نەبی هەر ژنە لێ مارە ناکرێ ئەگەر ژیر نەبی هەر مارە ناکرێ لە خەڵک لەبەر ئەوە بڕیار بدە خۆت خاوەنی ژیری خۆت بی خاڵی کۆتاییم لەم وتارەدا دەچمە خزمەت پێغەمبەری خوا صلی اللە وسلم تاجی سەرمان شەفیعی مەحشەرمان هەر وتارێک ئەوەڵ و کۆتایی و هەمووی باسی پیاوان ساسەم نەبێ بێبەرەکەت دەبێ دەچمە خزمەتی ئەو خۆشەویستە دانیشتووە لە مزگەوتە پیاوێک دێ دەم و چاوی ڕەش داگیراوە غەمبار مەراقاوی دڵی ئەوا خەریکە لە سینەیە دێتە دەرەوە هەنسکی هەناسەی توند بووە هەناسەی سوار بووە ئەڵێ ئەی پێغەمبەری خوا صلی الله لێم قەوماوە پێغەمبەری خوا فەرمە بۆ فەرمو بڵێ بزانم چی لێ قەوماوە وتی ئەی خۆشەویستی خوا ان امرأتی ولدت غلاما اسودا من پیاوێکی سپی پێستم سەیری ڕەنگ و ڕوخسارم کە سپیم کەچی ئەمڕۆ چوومە ماڵەوە ژنەکەم حامیلە بوو، چ خۆشە ئینسان دوای ئەوەی کەوا خوا ئەولادی دەداتێ، چ ساتێکی زێڕینە کە باوک ئەولادی خۆی لە باوەش دەگرێ و بۆ یەکەم جار ماچی دەکا کە ئەو چاوە گەشە جوانانەی ئەو مناڵە بەریئە دەبینێ، بەڵام ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم زۆر بە دڵشادی چوومە ماڵەوە، بەڵام هەر کە چوومە سەر مناڵەکە سبحان اللە یەکسەر دڵم گۆڕا، یەکسەر دڵم پڕ بوو لە ڕق و قین، بەڵام دانم بەخوادا گرت و ویستم کارێک نەکەم کە پەشیمان بم، هاتمە خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، مناڵێکی ڕەشم بووە ئەم مناڵە دڵم پێم دەڵێ لە تۆ نییە پەنا بەخوا لەم کاتەیە من سپی پێست داکی سپی کەچی ئەم مناڵە ڕەشە ئەم مناڵە ڕەشە یەکسەر دڵم لەسەری لاچوو وازانم ئەم مناڵە لە من نەبێ پەنا بەخوا بەڵێ پێغەمبەری خوا صلی سەلم جا ئەگەر کێشەت هەبوو ئەبێ بچێ لای کەسێک سێ سیفەتی تێدا بێ یەکەم خواناس و لە خوا ترس بێ دوای زاناییەکە سێیەم داناش بێت چونکە هەیە زانایە دانا نیە جا بۆ جەنابتان ڕوون دەکەمەوە پێغەمبەری خوا صلی سەلەم نەیفەرموو پەنا بەخوای گەورە بەس ئەم قسەی بکردە یەکسەر دەبوو بەڕاست ئاچۆ سەر خۆ پەناگرتن بەخواش وشەیەکی جوانە بەس پێغەمبەر صلی ئەمەی نەفەرموو نەفەرموو پەنا بەخوا کابرا یەکسەر گومانەکەی لە دڵا بێتە ڕاست ئەمەی نەوت ئەمجا نەچوو لە زانا بوو بەڵام نەچوو لە بواری زانستیدا بۆی شیبکاتەوە بڵێ کاکی خۆم عیلمی ئەجیننە هەیە ئەوە کرۆمۆسۆمی پیاو و ژن ئاوای خۆ پێمەی خوا سەڵسم هەمووی معلومات هەبووە ئەمە ئەم جیناتە ئاوا دەگوازرێتەوانێ لە لای خاڵەوە لە لای باپیرەوە لە پشتا و پشتەوە لەوانەیە بەشێکی پێستی ڕەش لە کەسێکا هەبوو بێ گواستراوەتەوە جار بۆ جار هەتا گەشتۆتە مناڵەکەی تۆ ئەم پیاوە لەمە ناگا لەم عیلمە ناگا لەبەر ئەوە بە حیکمەت بۆی چوو ها ئەبێ خوا لە خواترس بێ زانا بێ داناش بێ هەموو زانایەک دانا نییە هەیە هەموو علومی شەرعی دەزانێ علمی حیکمەتی پێ نییە دانا نییە ناتوانێت بە حیکمەتەوە شتەکان بگەیەنێ پێغمبەری خاص ئاسان فەرمووی هەل لەکە من ئیبیلین سبحان الله لەم پرسیارە جوانە براکەم تۆ جارێ ئارام بەوە من یەک پرسیار لێ دەکەم تۆ حشترت هەیە بە بێ گومان چۆن لە کوردەواری خۆماندا مەنتیق و غومان زۆر بەی لە لادێ مەڕ و ماڵاتی هەیە لە بیابانی شەقەوە حوشتری هەیە بەڵێ ئەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەرەوەڵا حوشتری زۆرم هەیە لێرەوە بۆی دەچێ دەرمانەکەی دەداتێ فەرمووی فەما ئەلوانوها حوشترەکانت براکەم ڕەنگیان چۆنە قال حمر وتی والله ئەی پێغەمبەری خوا بە مێگەل حوشترە سوورم هەیە حوشتری سوورن قال هل فیها من اوراق حوشترێکی ڕەشتاڵیان نابینی جار جارەیەک بەس کە حوشتری ڕەشتاڵە تیا نەبینی و تخوا کابرا ئاسڵەمیەوە بیرێکی کردەوە مێگەلی حوشترەکانی هاتە بەرچاو وتی بەرە وەڵا ئەی پێغەمەری هاساسەلم بەس کە حشتری ڕەشیشم لە ناو حشترە سوورەکانما بینیوە فەرمووی فەنا ئەتاها ذلكکە ئەی براکەم ئەم بەس کە حشترە باشە ئەمانە نێرەکە سوور بووە و مێیەکە سوور بووە بۆ ئەم بەچکە ڕەشە قال عسى ان يكون نزعه عرق وتی وەڵا لەواچێت لە باو باوانیانەوە چونکە ئەمە هان لە حشترا زۆر شارەزایە ڕەگ و ڕیشاڵی حشتر و مەڕداری ئەزانێ ئەمە پیشەی باو باپیری بووە وەڵای پێغەمبەری خوا لەوە ئەچێت لە پشت تاو پشتیانەوە حشترە ڕەشێک هەبوو بێ ئەم بەچکەیەش بێتەوە سەر ئەو ڕەگێکی لەوانە بێ فەرمووی عەسا ئەن یەکوونە نەزەعه عرق دەی براکەم بەخوا ئەو مناڵەی تۆش لە باو و باپیران تا ڕۆژ پێستێکتان تێدا بوو ئەمە چۆتەوە سەر ئەو جیناتەکەی بۆ ئەم گوازراوەتەوە ئێستا سبحان الله علمی جینات دەڵێ واریدە مناڵێک چاوی برژانگی لوتی بچێتەوە باو و باپیرای دە پشت لەوە پێش دە و دە پشت لەوە پێش ئەم جیناتە گواسترابێتەوە ئێستا لە مادە دیاری بدا ها چاو لێ پێ سەسەم بەڵام ئەم ئەم علمە تێ ناگا ئەبێ بە دانایی تێی بگەێنێ باسی حشتری بۆ دەکا برا ئەم حشتە بەس کە ڕەشە لە کوێ بوو وەڵا حشترێکی قەدیم لەوانەیە ڕەش بوو بێت دەی بەخوا مناڵەکەی تۆش هەر وایە هەموو هەر ئاوا دەگوازرێنەوە لە ڕێی نەسلەوە یەکسەر کابرا ئاوێکی فێنک کرا بە دڵ و دەروونی گەرمیا سارد بۆوە لە بینی خۆی خوایە تۆبەی کرد چۆ مناڵەکەی لە باوەش گرت ئاژاوە دروست نەبوو ها عاقڵ بوو لە بیابانا ژیا بوو بەڵام نەچوو ژنەکەی بکوژێ مناڵەکە لە ناوبەرێ حەیای خۆش و بنەماڵەیەکی تریش بەرێ بە ناحەق و ناڕەوا لەبەرەوە چەند باشە خەڵک بگەڕێتەوە بۆ خزمەت دینی ئیسلام چەند زەرورە لە وڵاتی ئێمەدا خەڵک بگەڕێتەوە بۆ حکمت و بۆ کەسێک سێ سیفەتی هەبێت، خواناسی، زانست و زانیاری، دانایی و حیکمەت. بەڵام داخی گرانم خەڵک پەنا دەباتە بەر نوشتە. ژنی وا هەیە گومانی لە مێردەکەی هەیە بە هیچ و خۆڕایی، دەچێ ئەم دەکا و ئەو دەکا، من نوشتەی شەرعی و قورئان و حەدیس ناڵێم. ئەوە دەڵێم فاڵچی وەڵاهی نوشتەم بینیوە بەڕێزان یەک لاپەڕەی ئەی فۆرە بەس ئیستنساخ کراوە بەس ناوی پیاوەکەی لێ نووسراوە کە ژنەکە چۆ بۆ لای نوشتە نووسەکە ئەوە هەمووی زەڕب و ناقیس و ڕسمێک کراوە مەلی مەلیکی شاتینی و ئینس و کۆمەڵێ ڕموزات کە هەر مەگە خۆی خۆشی لێ نازانێ وتوێتی ئەمە بەس بیکە ناو ئاوە و مێردەکە لێی بخواتەوە بەرامبەر بەو فڵان ئافرەتەی کە تۆ گومانت لێ هەیە دڵی ڕەش دەبێ بەخوا ئەگەر پیاو دڵی بە ئافرەتێکەوە بێ هەزار دوعای وای بەدماکە دڵی ڕۆژ نابێ ئەوە درۆ و دەلەسەیە ئەمە بەس گومانیشە خۆ ئەگە گومان بێ ئەوە تاوانە تو هەر گومانت هەیە بۆ بۆ بە تاوان دەچێ بەلای خەڵکی نوشتەنووس خەڵکی فاڵچی بۆ ناگەڕێ بۆ شەرعی خوای پەروەردگار ئەو شتانە زۆر زۆر خەتەرن متمە نە ناهێڵن چەند پیاو هەبووە کە ژنەکەی تەڵاق داوە لەسەوەی کە نوشتەی تێیا گرتووە وتوێتی ئەم نوشتەیە بێ بزانم لە کوێیە ئەم نوشتەیە ناوی منی تێیا نووسراوە وەڵایی گومانم لێت هەبوو جا چۆن من پیاوێکم شەو ڕۆژم خستووەتە سەرێک بۆ کار و کەسابەت بۆی ئێوە بە جوانی بژین هێشتا گومانم لێ دەکەی من بە دووی بیناموسی خەڵکا بکەوم وەڵڵا یەکسەر لەوێ ژنەکەی تەڵاق داوە لەبەر ئەوە زۆر زەرورە خۆ پارێزن خۆ پارێزن هەبوو وتوێتی مامۆستا هاتون بەڵکو نوشتەیەکمان بۆ بنووسن ئەڵێن زاواکەم دڵی بەکچی فڵان کەسەوەیە بەڵکو ژنی بەسەر ژنەکەم نێنێ توخوا و بە دوعا چارەسەر دەکرێ والله هەر ئەیهێنێ هەزار دوعای بۆ بنووسی ئەبێ ئەوە قەناعەتی پێ بکرێ ئەبێ متمانە لە بینی ژن و مێردەکاندا هەبێ ئەینا ئەگە متمانە نەما خێزان بە گوشتە و نوشتەک و ئەمانە ڕاناوەستێ ئەبێ بناغەی خانوویەک پتەو بێ لەسەر کاداینەی سەرەوەی هەرچیەک بێ ئاخری هەر هەرەس دێنێ داوا ئەم وتارە زۆری ماوە هەڵی دەگرم بۆ ئەڵقەی سێیەم لەم زنجیرە باسە بە ناوی گومانی خراپەوە و لە خوای پەروەردگار دەپاڕێمەوە یا ڕەبی خوایە لە گومانی خراپ بمان پارێزی یا ڕەبی خوایە ئەو دڵەمان لە گومانی خراپ پاکەیتەوە گومانی خراپمان بە هەر کەسێ بردووە و خوایە خراپمان وتۆ ئەو بێبەری بۆ یا ڕەبی خوا لێمان خۆش بی خوایە لێمان خۆش بی ڕۆژێ لە ڕۆژان بمان پارێزی خوایە گومانی خراپمان پێ ببرێ یا ڕەبی خوایە لەلایەن دڵپیسانەوە قەت تووشی ئەوە نەبین گومانی خراپمان پێ ببرێ قەتیش تووشی ئەوە نەبین گومانی خراپ و ناحەق بە خێزانمان بە هاوسەری ژیانمان بە کەس و کارمان بەو کەسانی لێیان نزیکین هاوبەشمانن هاوڕێمان خوایە گومانی خراپیان پێ نەبین ئەو کەسانی گومان لە دڵیانە یا ڕەبی خوا دڵیان پاکەیتەوە ئەوانەی نەخۆشن خوا شیفای دڵ و دەروونیان بنێری ئەوانەی جەستەیان نەخۆشە شیفای جەستەکەیان بۆ بنێری یا ئەڵڵا یا شافی شیفای نەخۆشەکان بنێری دڵ بە خەمەکان دڵ خۆشکەی ئیسلاحی حاڵمان بکەی ڕزق و ڕۆزی بدەی بەو کەسانەی کە دەستکلیان کورتە ئەوانەی بەخشندەن زیاتریان پێ ببەخشی ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله الذي خلق نفوسنا طاهرة سليمة ونهانا عن الذم والغيبة والنميمة وعن الحقد والحسد والشتيمة وأمرنا أن نكون دائما مخلصين أطهارا ومصلحين مسالمين أخيارا ومحبين طيبين سرا وجهارا